تۆیش ئەی محەممەد لە وەڵاما پێیان بڵێ، بەڕاستی هەموو ئەوانەی زوو مردوون و هەموو ئەوانەی لەوەو دوا مردوون، لمجموعون الی میقات یوم معلوم. گشتیان لە کاتیکی دیاریکراوە کە ڕۆژی قیامەتە کۆئەکرێنەوە. ئەگەر بمانویستایە ئەو تۆوە داچێنراوەمان کەوا سەوز بوو هەڵچوو ئەکرد بە پووش و پەڵاشێکی وشک ئەو کاتە ئیتر ئێوە هەر باستان ئەکرد کە چۆن وای لێ هات و قسە و باسی جۆر بە جۆرتان لێوە ئەکرد. ئینا لەموغڕەموون. ئەتانوت ئێمە زیان لێکەوتووین کە ئەو گشت ڕەنجەمان دا و هەمووی بە فیڕۆ چوو. بەل نەحنو مەحڕووموون. ئێمە ئەو ئاگرەمان کردووە بە مایەی بیرکردنەوە لە خوا، کە خوایەکە ئاگری لە دارێکی تەڕا دروست کردووە کە ئاگر و تەڕی یەک ناکەون و کردوویشمانە بە مایەی قازانج و سوود بۆ ئەو کەسانەی لە دەشت و چۆڵەوانی ئەژین تا ئاگری پێ بکەنەوە و دەوروبەری خۆیانی پێ ڕوون بکەنەوە یا بۆ ئەوانەی سکیان خاڵییە و برسیانە تا چێشتی پێ لێ بنێن و خۆیان تێر بکەن. بەڵام وانیە کە ئێوە ئیدعا ئەکەن و نەخۆشی حاڵی سەرە مەرگ ئەو جارە بێ یا جارێکی تر بێ هەر ئەمرێ جا کە مرد ئەگەر لەوا نەبوو کە بە کرداری چاکی دنیایان لە خواوە نزیکن فروح وریحان وجنة نعیم خۆ ئەگەر لەوانەیش بێ کە خوا و پێغەمبەران و قورئان و ڕۆژی قیامەت بە درۆ ئەخەنەوە و بە درۆیان دا ئەنێن و ڕێی ڕاستیان ون کردووە، فنزل من حمیم. ئەوە خۆراکی بۆ ئامادەکراوی پێشوازی لێ کردنی ئاوی کوڵ بە کوڵە. وتصلیە جحیم.